کاناڵی توتڕک بەشی دەیەمی کتێبی پێکەنینی گەدا نوشتەکەی ئامینە خان قاجر و کانیپانکە دوو دێن لە ناوچەی بۆکان هاوکەوشەنن سنوور و سەراوردیان پێکەوەیە و جووتیان لە یەک ئەگەڕێتەوە شێغەحمەدی کانیپانکە خوای لێ خۆش بێ بە سەرێنی خۆی ماڵی لە کانیپانکە بوو خەریکی خۆشکردنەوەی شێت و هار بوو بۆ هەموو ئێش و ئۆف و دەرد و ئازارێ نوشتەی ئەکرد بە هات و هاواری هەموو کەسەوە بوو هەرگیز ماندوویی و شەکەتی نەئەزانی چییە نازانم و ناتوانم و پێم ناکرێی بە دەما نەئەهات خوای لێ ڕازی بێت بۆ کاروباری خەڵک زۆر جەڵد و خێرا و چوست و چالاک بوو لە دوعا و نزا لە نوشتە و جادوو لە تێڕوانین و فاڵگرتنەوە لە پڕوپیتە و داو دەرمان درێغی لە موسڵمانان نەئەکرد دیارە موسڵمانانیش بیریان لەمە کردبووەوە کە ئەم پیاوە شەو و ڕۆژ خەریکی نوێژ و تاعەتی خوا و ئیش و فرمانی ئەوانە کار و کاسبی پێ ناکرێ وەک ئەو لە ڕێی خوادا بە هەموو هاوار و بانگێکی ئەوانەوە هەیە و ئەگاتە فریایان ئەمانیش ئەبێ شەرم بیانگرێت و بە دەستی بەتاڵ نەچنە خزمەتی دوعا و نزای بێ خزمەت نوشتەی بێ سەرقەڵەمانە دەرمان و تیماری بێ ئولیفەت کار ناکات ئەمانیش خێرێکیان دەستگیر نابێت و ئەویش نفوسی ئەشکێ. ڕۆژ و شەو وەک قەتاری ڕەش و سپی بەدوای یەکا تێئەپەڕین. ئەم دەمی بە سڵاو سەندنەوە و ئەم دەمی بە سڵاو سەندنەوە و چاک و خۆشی و دوعا خوێندنەوە خەریک و دەستیشی لە نوشتە نووسین و گژ و گیا کوتانا بوو. خەڵکیش بەدەم سڵاو و پاڕانەوە و دەست بە دیاری و پشت بە کۆڵەوە لە هاتوچۆدا بوون. هەردوولا پێک هاتبوون و سەرو دڵ خۆش بوون، ئەم بژێوێکی باشی دەست ئەکەوت و گوزەرانێکی چاکی ئەکرد و دارایی و سامانێکی جوانی پێکەوە نابوو، لەسەر هیچ پەکی نەئەکەوت، ئەوانیش کاروباریان هەڵ ئەسووڕا و ئەمرو ماڵیان بە زیاو ئەبوو و دەردوو بەڵایان لە کۆڵ ئەکەوت. بەڵێ وابوو. هەست و ئاگا پادشای لەشە و فەرمانی ناو لە ناوچەی پاشایەتی خۆیدا ڕەوایە و لەسەر سەر و چاوانە. ئەوان لایان وابوو وایەت، جا تۆ هەر بڵێ وابوو واچوو بەچی ئەچێت؟ هەر وەکو خۆی ئەیفەرموو دنیا فانییە و بۆ کەس تا سەر نامێنێت، ئەوەی بمێنێتەوە هەر چاکەیە. پاش ئەو هەموو چاکە و خزمەتەی بە خەڵکی کرد لە دنیا دەرچوو بەرەو قیامەت کۆچی کرد بەڵام ئەم وەک هەندێ پیاوچاکانی تر نەبوو جگە لە چاکەکانی تەنیا سامانێکی باشی بۆ منداڵەکانی بەجێ هێشت و ئیتر بۆی نەکرا دێ و خانووبەرە و شتی وا بکڕێت مناڵەکانی لە کاتی خۆشی و تێروتەسەلیدا چاویان پشکوتبوو، خۆشخۆر و خۆشدڕ و نازپەروەردە بوون، ئاگایان لە سەرەتای ژیانی باوکیان نەبوو، نەیان ئەزانی ئەم ماڵ و دەوڵەتە لە کوێ پەیدا بووە و ئەم بەند و جۆگە بناوانی لە کوێ هەڵگیراوە، ژیانی خۆش، دارایی زۆر، هاتوچۆی خەڵکیش نەئەپسایەوە. ئیتر چی؟ باشە ئەمان خافڵا بوون و بەرژەوەندی دنیایان نەکردبوو ئەی باوکیان بۆ فێری پیشەکەی خۆی نەکردن و بەزەیی بە موسڵمانانە نەهاتبووەوە منیش وەک تۆ لە تاریکاییدام تۆ بڵێی وەکو لە ناویانا باوە لە ترسی ئەمە بووبێت کە ئەوان هەوەڵی دەمیان بوو هەرزەکار بوون ئەترسا پێیان ڕاگیر نەکرێت و تیا بشێوێن یان نەیئەویست ڕازی نهێنی پیشە و هونەری خۆی بڵێت کە ڕازی نهێنی هونەر و پیشە تەنانەت ئێستاش خۆشەویستە یان دارای و سامانەکەی یان بە دارای و سامانەکەی لێیان دڵنیا بووە بەڵام قسەی خۆمان بێت و لەناومان دەرنەچێ چیان پێ بڵێ و چیان فێرکات خۆی چی فێر بوو بوو تا لەوانی بشارێتەوە کار و دەسەڵات بەخوایە ئەو بڵێ چی و چ بکات بەشی ئەمانی تیانەبوو مناڵەکانی ڕەنجیان پیانەدابوو، شتیان پێیەوە نەیەشابوو، دوای باوکیان شەش و بێ شلەیان دا و تەخشان و پەخشانیان کرد، خوا نەیبڕێ ئەوەندە زۆر بوو، بەم جۆرەش بەشی چەند ساڵێکی کرد. کوڕەکان کە هەر یەکەی لە ژنێک بوون بەرودوات جیا بوونەوە و هەر یەکەیان ماڵ و حاڵێکی بۆ خۆی پێکەوە نا و وەک جووچکی وەک جووچکی کەچەڵە پەڕەوازە بوون. لەبەر دەستەنگی و نەمانی دارایی و سامانی میراتی ڕوویان کردە ماڵە خاڵوانی خۆیان و مریدانی باوکیان و ئامینە خان و برا بچکۆلەکەی و دایکەکەیان بەجێ هێشت، ئەوەی لەو ناوەدا دەستەوسان و داماو بوو هەر ئامینە خانی چارەڕەش بوو. دیسان تا دایکی مابوو هەر باشترێک بوو، چونکە دایکی هەرچەند پیر و پەڕپووت و کەنەفت و پەککەوتە بوو، جێگەی بیروباوەڕی خەڵک بوو، بە پیرۆزییان ئەزانی و بە چاوێکی مفەڕگ تەماشایان ئەکرد، بەتایبەتی لەناو ژناندا دەمونفووسی بە پیت و بەرەکەت بوو، بەڵام نەهاتی چاکە و قۆرتی خراپە، دوای جیابوونەوە و تەفروتوونابوونی براکانی، زۆری نەخایاند دایکیشی ئەمەکی بەجێهێنا و دوای باوکی کەوت بۆ شاری خامۆشان، ئامینە خان خۆی مایەوە و برا چکۆلەکەی. ئیتر ئامینە خان بوو بە گەورەی ماڵ و جێنشینی باوکی و جێداری دایکی و بناوانی براچکۆلەکەی ئەبوو ئیشوکاری ماڵ بکات و بۆ چاک و خۆشی و دۆعا و نزا و داو و دەرمان بەدەم خەڵکیشەوە بێت کاری بەوە چاک بوو لە وەختی خۆیدا تاقە کچی باوکی بوو، کچیش خۆشیرین کەرە، باوکی خۆشی ئەویست و بەردەستی خۆی پێ ئەکرد، سەبارەت بەمە هێندێ ڕێوشوێنی ئیش شارەزا بوو، بڕێ دەرمان و گیا و گژیشی کە لە وەختی خۆیا بۆ باوکی جێبەجێی ئەکرد ئەناسی و فێری بەکارهێنانیان بوو بوو، لە دێی خۆیان و ئاواییەکانی دەوروپشتیانەوە کوڕ و کچ بۆ دۆعای چەور و شیرینی و پێکبڕان، ژن و پیاو بۆ مناڵبوون و دەمبەست و داودەرمان روویان تئکرد و سەریان قاڵ کردبوو. ئامینە خان وەک جوان نەبوو، ئەوەندەش دزێو و ناشیرین نەبوو کەس نەیخوازێ. لە تافی جوانی و نوخشەی پێگەیشتندا کەڵەگەت و پان و پۆڕ و بەزن و باڵایەکی رێک و پێک و لەخت و لار و داروبارێکی باشی بوو. بەڵام دیارە بۆرە پیاو و کوڕە وەرزێر هاوشانی ئەو نەبوون و داواکارێکی تریشی نەبوو، لەبەر ئەمە مابووەوە بە سەرێنیی دایکی مەیدانی تێکەڵی کوڕوکاڵ و مەودای باس و خواسی لەگەڵ گەورەکچ و جوانەژناندا نەبوو، ناچار بە هیوای ڕۆژی بەختەوەری ددانی بە جەرگی خۆیا گرتبوو، کەینوبەینی دڵداری نەئەزانی و ئاگای لێ نەبوو. ئێستا کە ڕاستەوخۆ بەرەو ڕووی هەموو جۆرە سکاڵایەکی دڵداری و هەموو چەشنە ڕاز و نیازێکی کچێنی و کوڕێنی بووبووەوە، لە ژێر سەرپەرشتی دایکیشیا نەماوە، هەر چەند هاتوچۆی مانگ و ساڵانی زۆر بە سەریا شوێنیان کردووەتە دیمەنی و گۆناکانیان سیس و مەمکەکانیان بڵ کردووە و چەناکەیان داچۆڕاندووە و تاڵی سپییان خستووەتە سەری و ددانیان کەل کردووە، بەڵام وەک ترێی شەراب کە تا خۆی بخواتەوە توندتر ئەبێت، ئەمیش زیاتر دەروونی بڵێسەی سەندبوو، دڵی گڕی گرتبوو. ئیتر ناچار بوو لەگەڵ کوڕوکاڵا لە کاتی دەرمان پێدان و نوشتەکردنا چاوبڕکێنە بکا و دوو جەفەنگ و دوو زەردەخەنەی دڵتەڕانەش ئاڵوگۆڕ کات و جاروباریش لەگەڵ ئەوانەی زۆر دڵگیر بن لە چاوداگرتنێکیش درێغی نەکات. لەگەڵ کچۆڵەکان و ژنە دڵتەڕەکانیش لە باسی دڵداری و کردنەوەی گرێی دڵی خۆی و هاوێرکردنی جوان و ناشیرینی ناشیرنی لاوان و هەرزەکار و کوڕوکاڵی ئاوایی لەزەتێک بەرێ. ئامینە خان بازاڕی گەرم بوو. هەر کەسە بە خەیاڵێک و هەریەکەی بۆ کارێک ئەچوونە لای و هەمیشە ماڵەکەی جمەی ئەهات. براکانی لەوە توڕە بوون کە خەڵکەکە سەریان کردۆتە ئامینە خان و دیاری بۆ ئەبەن و خێر و بێریان هەر بۆ ئەوە و ئەمانیش کەس ڕوویان پێ ناکات. ئەمان با نەخوێندەواریش بن، بە سەر و نێزەرێکی زل و ڕیشێکی پانەوە زرتەی چاویان بێت و ئافرەتێکیش لە جێگەی باوکیان دانیشێت و بازاڕی وا گەرم بێت. براکانی لێی کەوتنە تۆپ و تەشەر، ناو و نیتکەیەکی زۆریان دواخست و هەزاران بەیت و باویان بۆ ڕێک خست، ئامینە خانیش بە نۆرەی خۆی دەستەوستان نەوێستا و ئاکاری دزێو و کردەوەی ناپەسەندی ئەوانی بۆ خەڵک دەرخست و لێی کردنە قاو و ئەیگوت هەرچی بە منی ئەڵێن خۆیان خراپتر ئەکەن، ئەگەر ئەڵێن نەخوێنەوارم نازانم دۆعا و نزا بکەم، ئەوانیش وەک من نەخوێندەوارن و هیچ نازانن. ئەگەر ئەڵێن دیاریم بۆ دێت ئەوانیشە بەنانی خەڵک بەڕێ ئەچن ئەگەر ئەڵێن من بەدەم پیاوان و کوڕ و کاڵی نامەحرەمەوە ئەچم ئەوانیش تەنانەت بە سەرێنی باوکم بەدەم ئافرەت و کچوکیژی نامەحرەمەوە ئەچوون خۆ من لە سایی خواوە لە ڕێگەی هیچی شانیم و لە ڕێی خوادا خزمەتی خەڵگەکەم ئەڵێم باوە جاخەکەمان کوێر نەبێتەوە من بەم ئافرەتی خۆمەوە حرمەتی جێگاکەم ڕاگرتووە کەچی ئەوان بۆ ڕابواردنی خۆیان بڵاویان لێکرد و هەر یەکەی ڕووی کردە لایەک خەڵکەکەش نەیان ئەتوانی مورشید زارەکانیان بە درۆ بخەنەوە و ناچار بوون بڕوا بە هەردوولایان بکەن و وردە وردە تێگەیشتن ئەمە بناغەی بۆشە و کێشە لە سەر لێفەی مەلایە و ئەم گێرە و کێشە و هەرا و بەزمە هەر بۆ کڕوساندنەوەی ئەوانە ئیتر لێیان پێکینەوە و وازیان لە هەردوولایان هێنا. ئامینە خان کە هاتوچۆکەری نەما و دیاری و کۆڵەباری لێ بڕا، ناچار بوو خۆی بە ماڵان و لە کاتی نوخشەشا بە خەرمانانەوە بگەڕێ، نوشتە بکا و دوعا بخوێنێ و شت دەسخات. بۆ هاتوچووی سەر خەرمانان گوێرێژێکی پەیدا کرد، لەم سەرەوە سواری ئەبوو، لەو سەریشەوە خەلەی لێ ئەنا. خرمانەکانی کانی پانکەی تەواو کردبوو، نانی ساڵی کۆ کردبووەوە، ئەمجار بۆ جلوبەرگ و پێداویستی ماڵ ئەیەویست هەندێکی تریش کۆ بکاتەوە و بیفرۆشێ، ئیتر تا ساڵێکی کە پۆشتە و پەرداخت و تێر و تەسەل ڕابوێرێ. گوێرێژی کوتان کرد و لێی سوار بوو بەرەو خرمانەکانی قاجر. کە لە ئاسۆگەی کانیفانکە سەرکەوت لە پێهدەش تیدا کە زۆری نەئەما بۆ سەر چەمی کەتەهو خەرمانێکی گەورەی بەدی کرد بە دڵێکی خۆش و تەمایەکی زۆرەوە وڵاخەکەی بەرەو خەرمان لێ خوڕی زۆری نەخایان گەیشتە پێشەوە تەماشای کرد ڕەشیدی مام هەباس کە باوکی یە کە دەوڵەمەنی قاجرە بە تەنیا لەوێیە و بە کاوەخۆ شەن ئەکات بەڵام چەند ماڵوەچکەی گەورەی سوور کردووە. ئامینە خان سڵاوێکی کرد و هێندێ دۆعای لە ژێر لێوەوە خوێند و فووی کرد بە سەر خەرمانەکەدا و پیت و بەرەکەتی تێکەوێت و بێ چاوێنی بێت. ڕەشید کە کوڕێکی گەنج و هەرزەکار بوو، دەستی لە شان هەڵگرت و هات بە دەم ئامینە خانەوە. زۆری بە خێراتن کرد و دۆی ساردی لە مەشکۆڵەکە بۆ تێ کرد تا تونیایەتی بشکێت. لە ژێر سێبەری کەپرەکە دانیشتن و ڕەشید دەستی کرد بە چالێنان و لە بەری شەوە چاکو خۆشیان ئەکرد و هەواڵی کەس و کاری یەکتریان ئەپرسی ئامینە خان هەواڵی خەجێی خوشکی ڕەشیدی پرسی ڕەشید کوتی دوێنێ خوازبێنی کەری هاتە سەر و دامان بە شوو ئامینە خان کە باسی شووکردنی بیست برینی دڵی کولاوە و ئاخێکی هەڵکێشا و کوتی ئەی ڕەشید گیان تۆ کەی بە خێر ژن دێنی ڕەشید وتی، چارەنووس بەخوایە، بزانین چۆنە بێت. ئامینە خان وتی، بەڵێ چارەنووس بەخوایە، بەڵام کوڕێکی وەک تۆ جوان و لاوچاک، چۆن ئەبێ کەست نەدۆزیبێتەوە و حەز لە کەس نەکەیت؟ کوڕی وەک تۆ جوان بۆ ژن دائەمێنێ؟ خوا نەیبڕێ، جگە لە جوانی خۆت، لە هیچیشتان کەم نییە. ڕەشید وتی، بڵێم چی؟ کێ جوابی من ئەداتەوە؟ ئامینە خان بە نازێک و چاوێکی نەرمەوە وتی، ئەوە ئەڵێی چی؟ حەیف نییە؟ ئەو چاوە جوانانەی بە تۆوەیە، بە خوا خوشکی خۆیشت عاشق دەبێ. ڕەشید وتی، چی بێ لە تۆ نهێنی بێ، حەز لە کچێک ئەکەم، بەڵام ئەوەندەی ئەکەم و ئەکرێنم جوابم ناداتەوە، ئەگەر نوشتەیەکم بۆ بکەی بۆم ساز بێ، چی ئەڵێی ئەتدەمێ. ئامینە خان وتی، ڕەشید گیان، سەرقەڵەمانە ئەبێ پێشەکی بدرێ، گینا نوشتە کار ناکات. ڕەشید وتی، باشە چیت ئەوێ ئەتدەمێ، بەڵام ئەترسم نوشتەکە کار نەکا. ئامینە خان وتی، تۆ جەواڵێ گەنمم بدەیە، نوشتەیەکەو بۆ ئەکەم بە مەرج. خوانەخواسە کاری نەکرد لە منی بناسە. ڕەشید هەستا جەواڵەکەی لە گوێرێشەکەی ئامینە خان دا گرت و پڕی کرد لە گەنم و درووی و دای نا و هاتەوە ژێر کەپرەکە کوتی ئەوە گەنم دەی سا تۆیش نوشتەکەم بۆ بنووسە. ئامینە خان کوتێک کاغەزی چڵکن و قەڵەمێکی لە گیرفانی دەرهێنا و نەختێ خەتی ڕەش و سپی لێ کێشا و نوشتاندیەوە و تۆزێ منجەمنجی کرد و فووی کرد بە نوشتەکەدا و گوتی بە سەری باوکم نوشتەیەکم بۆ کردووی تا ئێستا نوشتەی وام بۆ کەس نەکردووە. ڕەشید نوشتەکەی لێ وەرگرت و گوتی، جا ئەمە چی لێ بکەم؟ ئامینە خان وتی، بیخەرە کۆشیەوە و ئیتر دەنگ مەکە، خۆی بانگت ئەکات. ڕەشید وتی، ئەترسم دەسم بڕی و تووشی پەنێکیشم بکەی، بۆ خاتری خوا ئامینە خان، چۆن لە خۆمەوە بیخەمە کۆشی ئافرەتەوە؟ ئامینە خان وتی، ڕەشید! وا دیارە تۆ زۆر بێ باوەڕی بە چاک و پیران، یان زۆر شەرمنی، ئەم نوشتەیەی بۆ تۆم کردووە بە سەری باوکم بیخەیە کۆشی ئافرەتێکی دینداری وەکو منیشەوە کە لە سایەی خواوە لە ڕێگەی هیچی شانیم ناچارە دەنگ نەکات ڕەشید کە ئەمەی بیست نەیکردە نامەردی ڕێ و ڕاست نوشتەکەی خستە کۆشی ئامینە خانەوە ئامینە خان وتی ئەیەڕۆ ڕەشیدەوە چیت کرد چۆن ئەو فێڵەت دۆزیەوە ئیتر ئامینە خان خۆی بە درۆ نەخستەوە و لە پاشان نوشتەکەی دایەوە دەست ڕەشید و گوتی، خۆ باوەڕی کرد کارەکە، دەسا باشی هەڵگرە، بۆ هەموو جارێ با بە کاریو بێ. ڕەشید نوشتەکەی نا گیرفانی و گەنمەکەی بۆ بار کرد. ئامینە خان بە جەواڵە گەنمەوە بەرەو کانیپانکە کەوتە ڕێ و ڕەشیدیش هەی پێی لێ کرد بۆ چەمی تەتەهوو.